جا ئەم سنوورانە خوا بڕیاری داوە لەسەرتان جگە لەوانەی کە باس کران، حەڵاڵە بۆتان بەهۆی ماڵ و داراییتانەوە هاوسەر بگرن تا چوار ئافرەت تا پاکداوێن بن و لە سنووری ڕەوشتی بەرز دەرنەچن، جا لەگەڵ هەر ئافرەتێکدا هاوسەریتان گرت ئەوە فەرزە کە مارەییەکەیان بدەنێ و هیچ گوناهیش نییە لەسەرتان لە کەمکردنەوەی ئەو مارەیەی لەسەری ڕێککەوتبوون لە دوای دیاریکردنی ئەوەش کە نەیتوانی لە ئێوە لە بەردەست کورتی، ئافرەتانی سەربەستی باوەڕدار مارە بکات، ئەوە با لە کچە کەنیزەکە ئیماندارەکانتان بخوازێت، خواش زانایە کە ڕادەی ئیمانتان چەندە و چۆنە، ئێوە هەندێکتان لە هەندێکتانن، هەمووتان لە ئادەم و حەوان و ئەم جیاوازیە چینایەتیە شتێکی کاتیە. لەبەر ئەوە ئەو کەنیزەکانە مارە بکەن لەسەر ڕەزامەندی کەس و کار و خاوەنەکانیان و مارەییان بە چاکی پێبدەن. لە کاتێکدا ئەو کەنیزەکانەش پێویستە پاکداوێن بن و دوور بن لە داوێنپیسی و دۆست گرتنەوە، خۆ ئەگەر شوویان کرد و لەوەو دوا داوێنپیسیەکەیان ئەنجام دا ئەوە نیوەی سزای ئافرەتانی سەربەست دەدرێن، چونکە ئازادی تەواویان نەبووە لەو سەردەمەدا، لەبەر ئەوە مارە کردنیان بۆ ئەوانەتانە کە دەترسێ تووشی هەڵە و گوناه بێت، خۆڕاگریتان تا خوا دەرووتان لێ دەکاتەوە، چونکە خوا دادپەروەرە و یاساکانی لە ڕووی زانستی و حیکمەتەوەیە. کاتێک هەندێک مافی داوە بە پیاوان لە هەندێک ڕووی تریشەوە مافی داوە بە ئافرەتان و هەتا دوایی. پیاوان بەشێکیان هەیە لەوەی کە بەدەستیان هێناوە، هەروەها ئافرەتانیش بەشێکیان هەیە لەوەی کە بەدەستیان هێناوە، بۆ هەموو کەسێک و هەموو سامانێک چەند میراتبەرێکمان داناوە لەوەی کە لە دایک و باوک و خزمان بەجێماوە تا بە دادپەروەری وەکو دیاریکراوە دابەشی بکەن و بۆ ئەوانەش کە پەیمانتان لەگەڵ بەستوون کەوا میرات لە یەکتر بگرن مافی ئەوانیش بدەن ئەمەش بەهۆی ڕێز و زیادە ئەرکێکەوە کە خوا داویەتی بە هەندێک بەسەر هەندێکی تردا، سەڕەڕای ئەوەی کە پیاوان لە ماڵ و سامانیان خەرج دەکەن لە پێناوی ئاسوودەیی و خۆشگوزەرانی ئافرەتاندا، لەولاشەوە ئافرەتانی ژیر و دیندار و گونجاو هەمیشە گوێڕایەڵی مێردەکانیانن. نهێنی نێوان خۆیان و مێردەکانیان دەپارێزن، بەتایبەت ئەو نهێنیانەی خوا دەیەوێت پارێزراو بن، بەهۆی ئەوەی کە خوا مافەکانی ئەوانی پاراستووە، ئەو ئافرەتانەش ئێوە دەترسن سەرکەشی و سەرپێچی بکەن سەرەتا ئامۆژگاریان بکەن، ئەگەر سوودی نەبوو لەناو جێدا پشتیان تێبکەن، ئەگەر ئەوەش سوودی نەبوو لێیان بدەن، بە مەرجێک لێدانەکە لە دەم و چاو نەبێت و ئاسەوار بەجێ نەهێڵێت، ئەگەر بەم هۆیانە لە لادان و یاخیبوون وازیان هێنا، ئەوە ئیتر ستەمیان لێ مەکەن و ڕێگەی تر مەگرنە بەر بۆ ئازاردانیان، بێگومان خوا بەرز و بڵند و گەورەیە، تەنها خوا بپەرستن و هیچ جۆرە شەریک و هاوەڵێکی بۆ بڕیار مەدەن و چاکەکار بن لەگەڵ دایک و باوکتان و خزمان و هەتیوان و هەژاران و دراوسێی خزم و دراوسێی نزیک و دراوسێی بێگانەدا و هاوەڵی کار و سەفەر و ڕێبوار و ژێردەستەکانتاندا بەڕاستی خوا ئەوانەی خۆشناوێت کە خۆ دەنوێنن و فیز دەکەن و فەخر دەفرۆشن بەسەر خەڵکیدا. باوەڕ ناهێنن نە بە خوا نە بە ڕۆژی دوایی دیارە کە شەیتان ئەوانی لە خشتە بردووە و کردوونی بە هاوەڵی خۆی جا ئەوەی شەیتان بکاتە هاوەڵ و هاودەمی خۆی مەگەر خوا بزانێت چ ناپوخت و نالەبارێکی کردۆتە هاوەڵی خۆی. وماذا علیهم لو آمنوا باللە والیوم الآخر وانفقوا مما رزقهم اللە. هەتا ئاسەواری سەرخۆشی نامێنێت و دەزانن چی دەڵێن لە نوێژەکەدا و بە لەشی بێ نوێژیشەوە نوێژ مەکەن مەگەر رێبوار بن و لە سەفەردا بن هەتا خۆتان دەشۆن خۆ ئەگەر نەخۆش بوون یا لە سەفەردا بوون یا لەسەر ئاو گەڕانەوە یا لەگەڵ ئافرەتانی نامەحرەم لە یەک کەون و ئاوتان دەست نەدەکەوت بیستمان و بە قسەشمان نەکردیت گوێ بگرە دەک گوێت لێ نەبێت، هەروەها دەیانوت ڕاعینە و دەمیان بۆ خوار دەکردەوە تا مانایەکی هەڵە ببەخشێت و ببێتە تەعنە و ڕەخنە لە دین خۆ ئەگەر بەڕاستی ئەوان بیان وتایە بیستمان و گوێڕایەلین و تۆیش گوێمان بۆ بگرە و مۆڵەتمان بدە تا تێ بگەین چاکتر و ڕاستتر و بەنرختر بوو بۆیان، بەڵام چونکە پاک نین و دەروون نەخۆشن کە ڕوخسارانێکی بێدین پان و پلیش بکەینەوە و ئاسەواری دەموچاو نێڵین و بەرەو پشتی بکەین و وەکو پشتی سەری لێ بکەین یاخود نەفرینیان لێ بکەین وەکو چۆن نەفرینمان لە خەڵکانی ڕۆژانی شەموان کرد ئەوانەی کە بە فێڵ ڕاوە ماسیان کرد و فەرمانی خوایان شکاند. خۆ بێگومان ئێمە بە نەوەی ئیبڕاهیم کتێبمان بەخشیوە، بە موسا تەوڕات و بە عیسا ئنجیل و بە محەمەدیش صلی اللە علیە وسلم قورئان، هەروەها لە جۆرەها دانایی بەهرەوەرمان کردوون و بە هەندێکیان وەک یوسف و داود و سولەیمان دەسەڵات و پاشایەتیەکی گەورەمان بەخشیوە. فمنهم من آمن به ومنهم من صد عنه. کە چەندەها ڕووبار بە ژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات و لەوێدا ژیانی هەمیشەیی و بەردەوام دەبەنە سەر، هاوڕێ لەگەڵ چەندەها هاوسەری پاک و بێگەرد و خاوێن و پاکیزەدا، هەروەها دەیانخەینە ژێر سایەی سێبەری جوان و ڕازاوەی هەمیشەییەوە، کە هەموو ئەمانەتەکان سپاردەکان بگەڕێنەوە دەست خاوەنەکانیان و هەر کاتێکیش داوەریتان کرد لە نێوان خەڵکیدا دادپەروەرانە فەرمانڕەوایی بکەن چونکە بەڕاستی خوا بە جوانی و چاکی و تەواوی ئامۆژگاری و فەرمانتان پێدەدات بەڕاستی خوا هەمیشە و فەرمانبەردار و گوێڕالی خوا و پێغەمبەر و فەرمانڕەواکان بکەن، کە لە خودی خۆتانن، لە بیر و باوەڕ و پابەندیدا، خۆ ئەگەر لە شتێکدا بوو بە کێشەتان دەربارەی حوکمی خوایی، ئەوە ئەو کێشەیە بگێڕنەوە بۆ لای خوا و پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم کە قورئان و سوننەت دەگەیەنێت، ویرید الشیطان ان یضلهم ضلالا بعیدا. ئایا نەدڕوانیوەتە ئەو دوو ڕووانەی لافی ئەوە لێدەدەن گوایە بەڕاستی باوەڕیان هێناوە بەوەی کە بۆ تۆ ڕەوانەکراوە و بەوەش کە پێش تۆ ڕەوانەکراوە بۆ پێغەمبەران؟ کەچی دەیانەوێت ڕووبکەنە زۆردار و جادووگەر و خوانەناسان تا دادوەریان لەنێواندا بکەن و چارەسەری کێشەکانیان بکەن، پێغەمبەریش صلی اللە علیە وسلم داوای لێخۆشبوونی بۆ بکردنایە، ئەوە بێگومان ئەو کاتە دەیانزانی کە خوا تەوبە و پەشیمانی وەرگرە و میهرەبان و دلۆڤانە، ئەگەر بەڕاستیان بوایە. فلا وربک لا یومنون حتی یحکموک فیما شجر بینهم ولو انهم فعلوا ما یوعظون به لکان خیرا لهم واشد تثبیتا. خۆ ئەگەر بەڕاستی ئێمە پێویستمان بکردایە لەسەریان کە خۆتان بکوژن یان لە وڵات و نیشتیمانتان دەرچن ئەوەیان نەدەکرد مەگەر کەمێکیان نەبێت، چونکە بەجێهێنانی فەرمانی خوا بەبێ چەن و چۆن پیشەی بەندە ڕاستەقینەکانە، ئێمەش ئەو داخوازیەمان لێ نەکردوون وحسن اولئک رفیقا. ئەوەی فەرمانبەرداری خوا و پێغەمبەر بکات، جا ئەوانە لەگەڵ ئەو کەسانەدا دەبن لە بەهەشتی بەریندا کە خوا ناز و نیعمەتی ڕژاندووە بەسەریاندا لە پێغەمبەران و ڕاستگۆیان و شەهیدان و پیاو چاکان. ئەوەی خۆتانی پێ دەپارێزن ئەوەی خۆتانی پێ دەپارێزن بیگرنە دەست و ئامادە باش بن ئینجا دەستە دەستە یان هەمووتان یەک پارچە بەرەو بەرەکانی جەنگ هەڵمەت بەرن و هێرش ببەن هەرکاتێک لەلایەن سەرکردایەتێکی متمانە پێکراوەوە ئەگەر فەزڵ و دەسکەوتێکتان لە خواوە دەسکەوت بە ڕاشکاوی دەڵێت هەروەک لە نێوان ئێوە و ئەو جۆرە کەسانەدا دۆستایەتی و ئاشنایەتی نەبووبێت خۆزگە لەگەڵ ئەواندا بوومایە و بۆ ئەوەی دەسکەوتێکی چاک و زۆر و زەبەندم بەدەست بهێنایە. فلیقاتل فی سبیل اللە الذین یشرون الحیاة الدنیا بالآخرە. ومن یقاتل فی سبیل اللە فیقتل او یغلب فسوف نوئتیه اجرا عظیما دەبا بجەنگێت لە پێناوی خوادا ئەوانەی ژیانی دونیا دەفرۆشن بە ڕۆژی دوایی جا هەر کەس بجەنگێت لە پێناوی خوادا ئەوە ئەگەر بکوژرێت و شەهید ببێت یا سەرکەوتن بەدەست بهێنێت ئەوە لە ئایندەدا پاداشتی گەورە و بێ سنوری پێ دەبەخشین. کەچی کاتێک جەنگیان بۆ بڕیاردرا، دەستەیەکیان لە خەڵکی دەترسان بە قەدەر ئەوەی کە لە خوا دەترسن، یاخود زیاتریش و دەیان وت، خوایە تۆ بۆچی جەنگت لەسەر فەرز کردین، خۆزگە بۆ ماوەیەک دوات دەخستین، بەوانە بڵێ، بەوانە بڵێ ڕابواردنی ژیانی دنیا زۆر کەم و کورتە، ژیانی قیامەت چاکتر و خۆشتر و نەبڕاوەیە بۆ ئەو کەسەی لە خوا دەترسێت و پارێزکارە. جا دووڕووەکان ئەگەر خێریان بێتە ڕێ دەڵێن ئەمە لە لایەن خواوەیە و ئەگەر تووشی ناخۆشی و زیانێک بێن بە پێغەمبەر صلی اللە علیە وسلم دەڵێن ئەمەیان بەهۆی تۆوەیە پێیان بڵێ هەر هەمووی هەرچی پێش دێت لە لایەن خواوەیە و بۆ تاقیکردنەوەیە کە هەرچی بۆ تۆ بۆ هەر کەسێک پێش دێت لە خێر و چاکە لە خواوەیە و هەرچی ناخۆشیشت بۆ پێش دێت دەستی خۆتی تێدایە هەرچەندە بەبێ ویستی خوا ڕوونادات بەڵام پاداشتت هەیە ئەگەر خۆگر بیت و ئێمە تۆمان ناردووە ئەی محمد صلی اللە علیە وسلم بۆ سەر خەڵکی بە پێغەمبەرایەتی تا بیر و بۆچونیان ڕاست بکەیتەوە بەڵام کاتێک لای تۆ هەستان و دوور کەوتنەوە، دەستەیەکیان قسەکانی تۆ لە شەودا دەگۆڕن و ئەوە ناڵێن کە تۆ وتووتە، جا ئەوەی شەو هەڵی دەبەستن و پیلانی بۆ دەکێشن خوا تۆماری دەکات. کەواتە گوێ بەوانە مەدە و پشت بە خوا ببەستە، تەنها خوات بەسە خۆ ئەگەر ئەو هەواڵەیان بڵاو نەکردایەتەوەو بیانگێڕایەتەوە بۆ لای پێغەمبەر و صلی اللە علیە وسلم یان بۆ لای کاربەدەستانێک کە لە خۆیانن ئەوە ئەوانەی کە لە نهێنی هەواڵەکان تێدەگەن و دەکۆڵنەوە نهێنی و ڕازەکانیان لێ دەردەهێنا جا ئەگەر فەزڵ و چاودێری خوا و ڕەحمەت و میهرەبانیەکەی نەبوایە شوێنی شەیتان دەکەوتن جگە لە کەمێکتان. هەروەها هانی ئیماندارانیش بدە بۆ بەشداری لە غەزاکاندا، ئومێدە خوای گەورە هێز لە بێ باوەڕان بسەنێتەوە و بەریان بگرێت و زاڵتان بکات بەسەریاندا، چونکە خوا هێز و دەسەڵاتی زۆرترە، بەڵکو بەراورد ناکرێت و بە توندی و سەختی تۆڵەیان لێ دەسێنێت. ئەوەی تکایەکی باش بکات خەڵک هان بدات بۆ چاکە خوازی لە نێوان خەڵکدا هەوڵی تەبایی بدات ئەوە بەشێک لەو پاداشتی چاکەی بۆ هەیە و لەو خێرەدا بەشدارە کە ڕۆڵی تێدا هەیە هەروەها ئەوەش کە تکایەکی خراپ دەکات و ڕۆڵێکی خراپ دەبینێت و هەوڵی فیتنە بەرپاکردن دەدات و هاندەریەتی ئایە دەتانەوێت دڵی کەسێک هیدایەت و ڕێنمووی بکەن کە خوا گومڕای کردووە؟ بەهۆی باوەڕی دانەمەزراو و دڵ و دەروونی نەخۆشیەوە؟ بێگومان ئەوەی خوا گومڕای بکات بەهۆی کار و کردەوەی ناپەسندیەوە ئەوە هەرگیز ڕێگەیەکت دەست ناکەوێت بۆ ڕێنمونی کردنی. ودوا لو تکفرون کما کفروا فتکونون سواء. پەیمان لە نێوان ئێوە و ئەواندا بەستراوە، یاخود هاتبن بۆ لای ئێوە لە کاتێکدا دڵیان تەنگ و بێزار بێت لەوەی جەنگتان لەگەڵ بکەن یان دژی تیرە و هۆزەکەی خۆیان بجەنگن، خۆ ئەگەر خوا بیویستایە ئەوانی زاڵ دەکرد بەسەرتاندا و دژتان دەجەنگان. هەروەها چەند کەسانێکی ترتان دەست دەکەوێت کە دەیانەوێت لە ئێوەش و لە هۆز و قەومی خۆشیان ئەمین بن هەر کاتێک بانگ کرابنەوە بۆ ئاشوبنانەوە درێغیان نەکردوە و ڕۆ چوون تیایدا و چاکتر تێهەڵچوونەتەوە جا ئەگەر ئەوانە دوورە پەرێزیان نەگرت لێتان و کەنارگیر نەبوون و ڕێبازی ئاشتیان نەگرتەبەر و دەستیان نەکێشایەوە لە جەنگ کردن لەگەڵتان ئەوکاتە بیانگرن و بیانکوژن لە هەر کوێ دەستان ڕۆیی بەسەریاندا خۆ ئەگەر کەسێکی ئیماندار بەهەڵە ئیماندارێک بکوژێت ئەوە دەبێت بەندەیەکی ئیماندار ئازاد بکات و خوێنباییەکەی بدات بە کەس و کاری کوژراوەکە وەک میراتی دابەشی بکەن مەگەر لێی ببورن و لە خوێنەکەی خۆش ببن خۆ ئەگەر کوژراوەکە لەناو قەوم و دەستەیەکدا بوو دوژمنی ئێوە بوون بەڵام ئەو کوژراوە ئیماندار بوو با بکوژەکە بەندەیەکی ئیماندار ئازاد بکات و ئەگەر ئیماندارە کوژراوەکە لەناو قەوم و دەستەیەک بوو کە پەیمان لە نێوانتاندا هەبوو دەبێت خوێنبایی بدرێت بە کەس و کاری بەندەیەکی ئیمانداریش ئازاد بکرێت خۆ ئەگەر بکوژەکە ئەوەی بۆ نەلوا و دەستی نەکەوت بەندە ئازاد بکات و بەندایەتی باوی نەمابوو ماڵ و سامانیشی نەبوو دوورە پەرێزبن لە پەلە و هەڵەشەیی بەو کەسانە مەڵێن کە سەلامتان لێ دەکەن ڕاست ناکەیت تۆ ئیماندار نیت بەو هەڵوێستە مەبەستان دەسکەوتی ژیانی دونیا بێت لای خوا دەسکەوتی زۆر هەیە خۆ کاتی خۆی ئێوەش وابوون باوەڕتان شاراوە بوو تا خوا منەتی نایە سەرتان سەرکەوتنی پێ بەخشین و دەرووی لێ کردنەوە کەواتە ورد و دووربین بن، چونکە بەڕاستی خوا ئاگادارە بە هەموو ئەو کار و کردەوانەی کە دەیکەن. پێغەمبەر صلی اللە علیە وسلم دەستەیەک لە هاوەڵانی نارد بۆ گەیاندنی ئیسلام، ئوسامەی کوڕی زەیدی کردە لێپرسراویان. کابرایەک کە ناوی مەرداس بوو مەڕ وشتری دەلەوەڕان، ئوسامە و هاوەڵانی بینی، ترسا و بەپەلە دوورکەوتەوە و خۆی کرد بە ئەشکەوتێکدا، ئەمانیش شوێنی کەوتن، کاتێک چوونە بەردەم ئەشکەوتەکە کابرا هات بە پیریانەوە و سەلامی لێ کردن و شایەتومانی هێنا، بەڵام ئوسامە هێرشی کردە سەری و کوشتی، دوایی کە پێغەمبەر صلی اللە علیە وسلم بیستی توڕە بوو لە ئوسامە و فەرمووی، بۆچی کوشتت؟ نابینا شەل نەخۆش و هەتا دوایی، لەگەڵ ئەوانەدا کە جیهاد و کۆشش دەکەن لە پێناوی خوادا بە ماڵ و سامان خۆیان چون یەک نین. بێگومان خوا فەزڵ و ڕێز و پلەیەکی تایبەتی بڕیار داوە بۆ تێکۆشەران بە ماڵیان و خۆیان بەسەر ئەوانەدا کە دانیشتوون و فیداکاری ناکەن و گیان بەخت ناکەن. خوای گەورە بە هەر دەستەیەکیان بەڵێنی چاک و بەنرخی داوە بێگومان خوا فەزڵ و ڕێز و پاداشتی گەورە و بێ سنووری ئەو تێکۆشەر و موجاهیدانەی داوە بەسەر ئەو دانیشتوانەدا، ئەویش چەندەها پلە و پایەیان بە گوێرەی هەوڵ و کۆشش لەلایەن خواوە پێشکەش دەکرێن، بە گوێرەی ڕاددەی نیەتپاکی و تێکۆشان، هاوڕێ لەگەڵ لێخۆشبوون و ڕەحمەتدا. کەچی کۆچیان نەدەکرد بۆ نیشتیمانی ئیمان، بە توندی پێیاندا هەڵدەشاخێن و دەڵێن، باشە ئێوە لە چیدا بوون و لە کوێ ژیانتان دەبردە سەر؟ لە وەڵامدا دەڵێن، ئێمە بێ دەسەڵات و لاواز کراو بووین لە زەویدا، فریشتەکان دەڵێن، باشە ئایا زەوی خوا فراوان و پان و پۆڕ نەبوو تا کۆچی تێدا بکەن و کۆچ بکەن بۆ نیشتیمانێک کە ئیمانداران تیایدا فەرمانڕەوان یاخود سەربەستن؟ بەرەکەت و فراوانی ڕزق و ڕۆزی ڕووی تێدەکات، هەر کەسێکیش ماڵ و حاڵی خۆی بەجێ بهێڵێت و لە پێناو خوا و پێغەمبەرەکەیدا دەربچێت، واتە بەرەو وڵاتی ئیسلام یاخود شوێنێکی ئازاد کۆچ بکات، پاشان مردن یەخەی پێ بگرێت، ئەوە ئیتر ئەو کەسە پاداشتەکەی کەوتۆتە سەر خوا، هەر خۆی دەزانێت چۆن پاداشتی دەداتەوە، جا کاتێک ئەم دەستەیەی کە نوێژ دەکات چوونە سوژدە با ئەوانی تر لە پشتتانەوە بن، ئینجا کە لێ بوونەوە لەو ڕکەعەتە ئەو دەستەیەی تر کە پاسەوانیان دەکرد و نوێژیان نەکردووە با بێن لەگەڵ تۆدا نوێژەکەیان بکەن. با هۆشیار و چەکداریش بن، چونکە بێباوەڕان ئاواتەخوازن کە ئێوە غافڵ بن لە چەکەکانتان و لە کەلوپەلتان تا یەک هێرش بکەنە سەرتان و تەفروتووناتان بکەن. لە بەرامبەر لەشکری بێباوەڕانەوە کە شەڕتان پێ دەفرۆشن یان بەربەستن لە ڕێگەی پێگەیاندنی بانگەوازی خوادا سستی و کەمتەرخەمی مەکەون و بکەونە دوایان چونکە ئەگەر ئێوە ئێش و ئازار و ماندوێتی و برینداریتان بۆ پێش بێت بۆ ئەوانیش هەر پێش دێت بەڵام ئەوەی ئێوە بە ئومێد و بە تەمان لەلایەن خواوە دەستان بکەوێت لە بەهەشتدا ئەوان بەتەمای نین ئێمە بەڕاستی قورئانمان بۆ لای تۆ دابەزاندۆتە خوارەوە، سەرتاپای حەق و ڕاستی بەردەوامە، بۆ ئەوەی دادوەری بکەیت لە نێوان خەڵکیدا، بەو شێوەیەی کە خوا نیشانی داویت و ڕێنموویی کردوویت و بە گونجاوی دەزانیت بۆ چارەسەری کێشەکان و بەڕێوەبردنی کۆمەڵگا و قازانجی خەڵکی، نەکەیت بەرگری لە ناپاکان بکەیت. دەگێڕنەوە جوولەکەیەک لای، طعمە ناوێک قەلغانێک بە ئەمانەت دادەنێت بەڵام طعمە حاشای لێدەکات کە دێن ماڵەکەی بگەڕێن فڕێی دەداتە ماڵە دراوسێکەیەوە جا کە کێشەکە دەگاتە لای پێغەمبەر صلی اللە علیە وسلم خەریکە لایەنی طعمە بگرێت چونکە زۆر بەدەم و پل بووە بێگومان ئەوان بەو کارەیان هەر سەر لە خۆیان دەشێوێنن، دڵنیابە کە ناتوانن لە هیچ شتێکدا زیانت پێ بگەیەنن، خوای گەورەش قورئان و دانایی بۆ دابەزاندوویت و فێری ئەو شتانەی کردوویت کە جاران نەتدەزانی، بەردەوامیش فەزڵ و ڕێزی خوا لەسەر تۆ ئەی محمد صلی اللە علیە وسلم زۆر و فراوان و ئاشکرا و دیارە و نایەڵێت، مەگەر چ پەی ئەو کەسەی کە فەرمان بدات بە بەخششێک، یان چاکەیەک، یا ڕێکخستن و چاکسازی و ئاشتبوونەوەیەکی نێوان خەڵکی، جا ئەوەی ئەو شێوازە چاکەیە ئەنجام بدات و مەبەستی تەنها دەستکەوتنی ڕەزامەندی خوا بێت، ئەوە لە ئایندەدا پاداشتی زۆر و بێ سنوور و گەورەی پێ دەبەخشین. ئەوەی هانا و هاواری بۆ دەبەن و دەیپەرستن جگە لە خوا چەند پەرستراوێکی کارتێکراون، پەرستراو دەبێت کارتێکەر بێت نەک کارتێکراو، بۆیە بتەکانیان بە مێینە ناوناوە وەک لات و عوزا، تەنها هانا و هاواریشیان هەر بۆ شەیتانی سەرکەش و یاخییە کە لە هەموو خێرێک داماڵراوە، ومن یتخذ الشیطان ولیا من دون اللە فقد خسر خسرانا مبینا. سوێن بێت بە تۆ گومڕایان دەکەم بە ئاوات و خەیاڵی پوچەوە سەرگەرمیان دەکەم و خۆم فەرمانیان پێددەم و هانیان دەدەم و ئەوجا ئەوانیش بێگومان گوێی ئاژەڵەکانیان دەبڕن هەروەها فەرمانیان پێدەدەم ئەوانیش دروستکراوانی خوا دەستکاری بکەن و بیگۆڕن لەم سەردەمەدا ئەلقەلە جوێکانی بەناو زانا دەستکاری جینات و سیفاتی ڕەچەڵەکیی دەکەن و بە جوێی شەیتان دەکەن ئادەمیزاد و زیندەوەران تێکدەدەن جگە لە هەندێکیان نەبێت کە مەبەستیان خزمەتی ئادەمیزادە جا ئەوەی لە جیاتی خوا شەیتان بکاتە پشتیوانی خۆی ئەوە بەڕاستی دووچاری زیان و خالدین فیها ابدا وعد الله حقا ومن اصدق من الله قیلا ئەوانەش باوەڕیان هێناوە و کار و کردەوە چاککانیان ئەنجام داوە ئەوە لەمەو دوا دەیانخەینە ناو باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بە ژێر درەخت و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات و ژیانی هەمیشەیی و نەبڕاوە و بەردەوام تیایدا دەبەنە سەر نێر بێت یا مێ، لە کاتێکدا ئیماندار بێت، جا ئەوانە دەچنە بەهەشتەوە و بە قەدەر پەردەی ناوکی خورما ستەمیان لێ ناکرێت. ومن احسن دینا ممن اسلم وجهه للە وهو محسن واتبع ملة ابراهیم حنیفا واتخذ اللە ابراهیم خلیلا. کێ هەیە ئاینی چاکتر و پەسندتر و جوانتر بێت لەو کەسەی ڕووی کردۆتە خوا و صلی اللە علیە وسلم، پرسیارت لێ دەکەن دەربارەی ئەوەی کە پێویستە پیاوان ئەنجامی بدەن بەرامبەر بە ژنان، پێیان بڵێ، خوای گەورە دەربارەیان وەڵامتان دەداتەوە، جا ئەوەی بەسەرتاندا دەخوێندرێتەوە لە قورئاندا ڕوونی کردۆتەوە لەمەو پێش لە سەرەتای ئەم سورەتەوە دەربارەی ئەو کچە بێ باوکانەی ئەوەی خوا بۆی داناون نایان دەنێ و ناشتانەوێت مارەیان بکەن، رێگەش لە شووکردنیان دەگرن و دەربارەی میراتی ئەو منداڵە بێ دەسەڵاتانەی ناتانەوێت بە دادپەروەری هەڵسوکەوت و مامەڵەیان لەگەڵدا بکەن و بەرپاکردنی دادگەری لە نێوان بێ باوکاندا ئەرکی سەرشانی ئیماندارانە ئەوەی کە ئەنجامی دەدەن لە چاکە ئەوە بێگومان خوای گەورە پێی ئاگادارە و بە چاکەکاری لەگەڵ منداڵانی بێ باوکدا کە مافیان بدەن و ستەمیان لێ نەکەن وَإِن تُحْسِنُوا وَتَتَّقُوا فَإِنَّ اللَّهَ كَانَ بِمَا تَعْمَلُونَ خَبِيرًا. ئەگەر ئافرەتێک لە لووتبەرزی یان پرشەڵکردنی مێردەکەی ترسا ئەوە هیچ گوناهیان لەسەر نییە و کارێکی چاکە ئەگەر نێوان خۆیان چاک بکەن و لەسەر شێوازێک رێکبکەون وەک ئەوەی ئافرەتەکە دەست هەڵگرێت لە هەندێ مافی خۆی تا بە رێز و سەربەرزییەوە بمێنێتەوە لەگەڵ مێردەکەیدا هەمیشە ڕێککەوتن و تەبایی شتێکی چاک و پەسندە. هەرچەندە خەڵکی بە سرووشت حەز بە ڕەزیلی دەکەن و تەنها بەرژەوەندی خۆیان دەوێت، ئەگەر قیامەت و بەهەشت و دۆزەخ لەبەرچاو نەگیرێت. جا ئەگەر چاکەکار و ڕەفتار جوان بن لەگەڵ هاوسەرانتاندا و خاوەن تەقوا و پارێزکار بن و ستەمیان لێ نەکەن، دادپەروەرانە ڕەفتار بکەن لەکاتێکدا ئەگەر زۆریش سوربن لەسەری جا کەوابوو نەکەن هەر ڕوو لەیەکێکیان بکەن بەتەواوی ئەویتر واز لێ بهێنن وەک هەڵپەسێدراو نە ئەوەیە مێرددار بێت نە ئەوەشە بێ مێرد بێت خۆ ئەگەر چاکسازی بکەن و ڕێکبکەون و خۆتان بپارێزن لە ستەم با شایەتێکەشتان زیانی بۆ خۆتان و دایک و باوکتان یان خزمانیش هەبێت. ئەگەر کەسێک لەوانە دەوڵەمەند بێت یا هەژار، خوا بەرژەوەندی ئەوان چاکتر دەزانێت لە ئێوە، واتە بە تەماحی دەوڵەمەندی لە دادپەروەری لامەدەن و بەهۆی نەداری و بەزەیی بێجێ لە حەق لامەدەن. لەسەر ئیمان بە خوا و پێغەمبەرەکەی و بەو قورئانەش کە لە ماوەی چەند ساڵێکدا دایبەزاندوە بۆ پێغەمبەرەکەی و بەو کتێبانەش کە پێشتر ڕەوانەی کردوون جا ئەوەی باوەڕی نەبێت بە خوا و بە فریشتەکانی و بە کتێبەکانی و بە پێغەمبەرانی و بە ڕۆژی دوایی ئەوە بەڕاستی گومڕا بووە بەو پەڕی گومڕایی ئەگەر سەرکەوتنێکتان لەلایەن خواوە دەست بکەوێت، دەڵێن، ئەی ئێمە لەگەڵتاندا نەبووین؟ خۆ ئەگەر کافرەکان بەشێکیان ببێت لە سەرکەوتن، دووڕوەکان دەڵێن، ئایە ئێمە لەسەر ئێوەمان نەدەکردەوە و نەمانهێشت ئیمانداران زیانتان پێ بگەیەنن؟ ئینجا خوا لە ڕۆژی قیامەتدا دادوەری دەکات لە نێوانتاندا، ئەی بێباوەڕ و دووڕوەکان، دووڕووەکان وا دەزانن فێڵ لە خوا دەکەن لە کاتێکدا ئەو زاتە فێڵەکانیان پووچ دەکاتەوە، نازانن کە دیار و نادیار لای خوا ڕوون و ئاشکرایە. هەر کاتێکیش بۆ ڕیا و ڕووپامایی هەڵدەستن، بۆ نوێژ زۆر بە لەشگرانی و تەمبەڵی هەڵدەستن. کار و نیەتیان چاک کردووە و دەستیان بە ئایینی خواوە گرتووە و پەیڕەوی بەرنامەکەی دەکەن و بە تەواوی دین و ئایینیان ساغ کردۆتەوە بۆ خوا جا ئەوانە لەگەڵ ئیمانداراندا دەبن و لەگەڵ ئەواندا حەشر دەکرێن بێگومان لە ئایندەدا خوا پاداشتی زۆر و بێ سنوور دەبەخشێت بە ئیمانداران.